بەشی سێم لە کتێبی عاشق سەمای ژیانە لاپەڕە نوزدە زۆربایی بوزای باگوان هەندێک جار لە وتەکانتەوە ئەوەم دەستگیرە بێ کە مرۆڤ بێت وەکو زۆربایی یۆنانی بژی بخوات ببیستێت و خۆش ڕابێرێت ڕێگەی ڕاستی ژیان هەرەمەیە جارێکی تر وا تێدەگەم کە تۆ دەڵێیت ڕێگەی ڕاستی ژیان چاودێری کردن بینەر بوون و نە جوڵانە، وەکو ڕاهیبێکی بودایی ئێستا ئێمە دەبێ کامێک لەم دوانە بین، زۆربایی یان ڕاهیب؟ پێکداچوونی ئەم دوانە چۆن ئەبێت؟ من واهەست دەکەم کە تۆ خۆت توانیوتە ئەم دوانە تێکهەڵکێش بکەیت، بەڵام ئایا ئێمەش دەتوانین وەکو زۆربا خۆشحاڵ بین و لە هەمان کاتدا هەر وەک بوزا بەسەر هەوا ئەفسانەماندا زاڵ بین؟ لە هەمان کاتدا هەر وەک بوزا بەسەر هەوا و نەفەسماندا زاڵ ببین؟ پێکداچوونی مەبەستیش ئەوەیە کاتێک کە زۆربا ئەبێتە بوزایی، من نامەوێت لێوە زۆربایی یۆنانی دروست بکەم، بەڵام دەمەوێت زۆربایی بوزایی بەدی بهێنم. زۆربا کەسایەتیەکی زۆر سەرنجڕاکێشە، بەڵام لە شتێکی کەمە، زەوی هی ئەوە بەڵام لە ئاسمان بێبەشە، ئەو خەڵکی زەویە ڕشکدارە وەکو سەروەیەکی بەهێزە بەڵام باڵی نیە، ئەو ناتوانێت بفڕێت، ڕیشکی هەیە بەڵام باڵی نییە، خواردن و خواردنەوە چێژ وەرگرتن لە لەزەتەکان خۆی لە خۆیدا شتێکی زۆر چاکە و کارێکی ناپەسەند نییە بەڵام بەس نییە ئەم جۆرە ژیانە زوو لە بەرچاوەکەوێت مرۆڤ ناتوانێت داتا هەتە هەر بخوا بخواتەوە و خۆش ڕابێرێت زۆر تێناپڕە کام خۆش ڕابواردانە شوێنی خۆیان دەدەن بە خەم و خەفەت و لە بەرەو دوو بەڕا بێت و ئەو کەسی کە لە درێژە پێدانی ئەم ژیانە خۆشحاڵە بێت زۆر مێشک سووکە ئەگەر مرۆڤ تەنها دهندێک ئەقڵ و توانایی پێی پێ بردنی هەبێت درەنگ یان زوو بە پووچ بوونی ئەم ژیانە ئازانێت مرۆڤ تاکی دەتوانێت تەنها بخوا و بخواتەوە و خۆش ڕابوێرێت پاش ماوەیەک بمانەوێ نەمانەوێ ئەم پرسیارە دێتە پێش کە چ سوودی هەیە چی بێت ئەم پرسیارە لە درێژماوەدا وای لێ دێت کە ناتوانین خۆمانی لێلا بدەین بە تایبەت کە مرۆڤ زیرەک بێت ئەم پرسیاری لێلا دروست دەبێت لە گەڕان بە شوێن ڕاستیدا دڵی لێ دەدات دەبێ خاڵێکمان لەبیر بێت، مرۆڤ یەژار و بەرسیی لە ژیان ناومێد نابێت، نە، ئەوان ناتوانن هیوابڕاو بن. کەسێک کە هێشتا تامی ژیانی نەچەشتووە، چۆن دەتوانێ نائومێد و هیوابڕاو بێت؟ پیاوێک یەژار هەمیشە هیوادارە کە ڕووداوێک ڕوو بدات، ئەگەر ئەمڕۆ نەکرا، بەیانی، ئەگەر بەیانی نەکرا، دووبەیانی. مرۆڤی بێبەش کە تامی ژیانی نەچەشتووە لەم دنیایەدا، ناتوانێت ناومێد بێت لەم ژیانە لەبەرەوەی مرۆڤ کاتێک دەتوانێت هیوابڕاو بێت لە شتێک کە ئەزموونی تەواوی هەبێت لەو شتەدا ئەو کاتێک کە هەموو شتانە لە بۆچوونیەوەدا پڕوپوچ و بێواتا دێنە بەرچاو ئینسانە تا زۆربا نەبێت واتەی پوچی ژیانی دونیایی هەست پێ ناکا بوزا خۆشی هەروەک زۆربا بوو شازادەیەک بوو کە هەموو کچە جوانەکانی وڵاتەکەی لە دەروبەریدا بوون باوکی ئەوای بۆ ڕێخستبوو ئەو لە جوانترین کۆشکەکاندا ئەژیا کۆشکێکی جۆراوجۆر و گونجاو لەگەڵ وەرزەکانی ساڵدا ئەو لە زۆرترین ڕادی ئیمکاناتی خۆشگوزەرانی سەردەمی خۆی بەشدار بوو ئەو وەکو زۆربایی یۆنانیە ژیە بەڵام سەر ڕێمانش لە کاتێکدا کە تەنها 29 ساڵی تەمەەن بوو لەم ژیانەوە ڕز بوو ئەو پیاوێکی ژیر بوو ئەگەر مرۆڤێکی مامناوەند بواە لە ڕووی ژیرەوە درێژەی دەدا بەم جۆرە ژیانە بەڵام زۆر تێنەپەڕی کە زانی ژیانی دووبارەیە و گۆڕانێک ڕوونادات بەڵام کۆتیایەکی بەکوێگات زۆر تێنە بەڕی کە بزا لەم جۆرە ژیانە تێر بوو ئەزمموی ژیان زۆر تاڵە تەنها لە خیال و خەوندا شیرینە لە ڕاستیدا زۆر تاڵە ئەو لە کۆشک و ژنەکان و سامان و ئەو هەموو خۆشی و هەر شتێکی دیکە ڕای کرد، من دژی ئەوەم کە تەنها زۆربایی یۆنانی بم، زۆربایی یۆنانی هەر ئەو ڕەسەنایەتی و ڕشکداری زۆربایی بوزاییە لە ئەزموونی زۆرباوە بوو کە بوزایی پێیدا بوو، لەم دونیادا بژی لە بەرۆی کە پتەوێ و پێگەیشتنی کەسایەتیت پێ دەبەخشن و ئاستەنگەکانی ئەم دونیایە تەرکیز و باگابوونت بە دیاری بۆ ئەهێنن ئەم باگابوونە دەبێتە پەیژویەک بۆی تۆ لە زۆر باوە بگۆڕێت بۆ بوزە تەنها کاتێک دەتوانانی بەرز بیتەوە بۆ ڕەهندی بەرزتر و زیاتر و ژیان کە ڕەهندی نزم و فرای تێپەڕاند بێت پاداشتی گەشتن بە پلەی زیاتر و بەرزتر کاتێک دێنە پێشت کە چەرمەسەری و ڕنج و لە زەتەکانی پلەی خراپتان تاقی کردبێتەوە و تێپەڕاند بێت بەسەر ئەم قۆناغەدا نیلوفەری شین پێش لە چرکەنی دەبێت بە نێوان قوڕ و لیتەی گۆمە ئاوەکاندا تێپەڕێت لیتە وەکو ئەم جیهانە وایە ڕاهیب لە بەڕوێکە لیتەکە ڕای کرد هیچگان وێ ناتوانێت ببێت بە نیلوفەری شین کتومات وەک ئەوە وایە کە تۆی نیلوفەری شین لە کەوتنە ناو گۆمەکە کە دەبێت تێیدا گەشە بکات بترسێت کە من تۆوی نیلوفەری شین موو هیچ کاتێک ناچمە ناو لیتەوە ئەم کار نەکات بەڵام لەم کاتەدا بۆ هەتاهەتایە لە شوی تۆدا دەمێنێتەوە و هیچ کات چڕۆ ناکات ئەگەر بیوێت بە شوێن نیلوفەری شین چڕۆ بکات دەبێت بکەوێتە ناو لیتەکەوە دەبێت ئەو دوو فاقیەوەم دژایەتیە تەجروبە بکات بەبێ ئەزمونی ئەم دوو فاقیە و ژیانی ناو لیتە گەشتن بە بەرزی مومکین نابێت. من دەمەوێت یارمەتی ئەوە بدەم کە لە هەر جێگەیەک و لە هەر بارودۆخێداکان بە شێوەی تەواو گەشەکردوو بن تا بتوانن بەرەو پلە بەرزەکانی پێشکەوتن هەنگاو بهاون. سەرەتا وەکو زۆربابە گوڵێک کە هی زەوییە و لەم ڕێگەیەوە بەهرەبوون بە بۆزا بەدەست بخەن. گوڵێک کە هی ئەو دونیایە بێت، ئەم جیهانە لەم جیهانەوە دوور نییە، ئەم دونیایە دژی ئەم دونیایە نییە، بەڵکو ئەو دونیایە لەم دونیایەدا شاراوەیە. ئەم دونیایە دەرکەوتن و ئاشکرابوونی ئەو دونیایە. ئەو دونیایە.